سەفەری غەریب بۆ وڵاتی هند. شەهرەزاد وتی شا غەریب پێنج ڕۆژ لەو شوێنەدا مایەوە و هەرچی تاڵانی جەنگ هەبوو هەمووی بەسەر جەنگاوەراندا دابش کرد ئمجا ناردی عەجیبی برایان بۆ هێنا لێی پرسی سەگە پیس پاشای مەملەکەتانت هێنایە سەرم دایک و باوکی منت کوشت ئێستاش ئیسلام ببە من لێت خۆشەبم ئەتکەمەوە بە پاشای وڵاتی خۆت تۆڵەی دایکم و باوکمت لێت ناوێت و ئەتدەمەوە دەسخوا عەجیب سەری پەسەن نەکردنی ئاینی ئیسلامی بادا بۆیە شا غەریب فەرمانی دا کۆت و زنجیری لەمل بکەن و بیبەنەوە بەندیخانە ئمجا ناردی رەعد شایان هێنا پێی وت تۆ ئیسلامە بی رعد شا وتی بەڵێ گەر دینەکەی ئێوە دروست نەبوایە زاڵ نابوون بەسەر مندا دەستە کانت بۆ لای من درێژ بکە ئەمجا وتی شایەتی ئەدەم تەنیا یەخوا هەیە ئیبراهیم خەلیل پێغەمبەری خوایە ئەمجا شا غەریب وتی ئێستا مادەم شیرینی ئیسلام چووە دڵتەوە ئازادیت بۆت هەیە بڕۆیتەوە وڵاتی خۆت و بچیتەوە سەر تەختی پاشایەتی خۆت شا رعد وتی گەورەم ئەوە هەر نابێ چونکە باوکم لەسەر ئیسلام بوونم ئەمکوژێ. شا غەریب بە کلینجان و قورینجانی وت، حەزەکەم بمگەیەننە وڵاتی هند. وتیان بە چاوان. ئەمجا کلینجان جەمرقان و سەعدانی خستە سەر پشتی شا غەریب و شا ڕەعدیش سواری کۆڵی قورینجان بوون. ئەو ئێوارەیە کەوتنە فڕین، بەرەبەیان گەیشتنە شاری کشمیری هندستان، لە سەر تەلارێک دایبەزاندن و ئەوانیش بە پلیکانەدا هاتنەوە ناو تەلارەکە، لەو لایشەوە تورکنان هەواڵی تێکشکانی سوپاکەی بیستبوو. ئاگاداری خەمخواردنی کوڕەکەی بوو هێندەی زانی ڕعدی کوڕی و دێوەکان گەشتە سەری ترکنان شاویستی ڕابکات چونکە زۆر لە دێوەکان ترسا ڕعدی کوڕی هاواری کرد بۆ ئەڕۆی ئەی ئاگر پەرست واز لە ئاگر بهێنە بڕوا بەخوا بهێنە ئەو خوای بینایە کەس نازانێ لەکوێیە کە باوکێمە بیست ڕمێکی تێگرت بەڵام سەری کرد دای بە دیوارەکەدا سێ بەردی دەرهێنا ئەمجا هاواری کردە کوڕەکەی خۆت لە دینی باو و باپیران دەرچویت ئەتەوێ منیش لە ڕێگەی دینی باو و باپیرانم لا بدەی ڕعد شا قوڕقوڕاگەی باوکی گرت دوای کەمێک یەخەی بەردا ئەمجا شا غەریب وتی خۆت حکمی بدە ئەویش وتی ڕەوانەی دۆزەخی بکە شا غەریب یەک شمشێری پیادا کردی بە دووبەشەوە، ئەمجا فەرمانی دا بە سەر دەروازەی شاردا هەڵیبواسن. هێشتا ڕۆژ هەڵنەهاتبوو کە سێ سەد و پەنجا سوارەیان بردە بەردەستی شا غەریب، کە کلینجان و قرینجان لە لایەکی وەستابوون، دێو سەعدان و جەمرقان لە لایەکەی ترەوە. فەرمانی دا هەر پاشا و سەرکردەیەک هاتە ئێرە بیگرن قۆڵبەستی بکەن، مەهێڵن بۆی دەربچێ. ئەمجا ڕووی کردە سێ سەد و پەنجا سەرکردە دیلەکە وتی، بینیتان چۆن پاشاتان بە سەر دەروازەی شاردا هەڵواسراوە؟ ئەوانیش پرسیان، کێ بەو دەردەی بردووە؟ شا غەریب وتی، من وام لێ کردووە، پشت بە خوا هەر کەسێکی دی ئیسلام نەبوو، هەڵیەواسن، کەوابوو ئیسلام بن، پارێزراون. ئەوانیش چوونە ڕیزی بەختیاران. شا غەریب پرسی، شیرینی ئایین چۆ دڵتانە و چێژتان؟ وتیان بەڵێ فەرمانی دا ئازادیان بکەن ئەمجا خەڵاتی هەمویانی کردوتی بۆتان هەیە بگەڕێنە وڵاتی خۆتان ئەرکی سەرشانتان ئەوەیە خێزانەکانتان بهێنە سەر ئاینی نوێ هەر کەس بە قسەی نەکردن بیکوژن ئەمجا هەمویانی خەڵات کرد دوای ئەوەی کە سەرکردەکان گەڕانە وڵاتی خۆیان سەربازانی خۆیان کۆکردەوە و کەوتنە سەر بانگهێشکردن بۆ بوون ئیسلام چەند کەسێکی کەم نەبێ ئەوانیش کوشتان هەواڵەکانیان ئەناردەوە بۆ شا غەریب ئەویش سوپاسی خوای کرد شا غەریب چل ڕۆژ لە کشمیر مایە و هێرشی کردە سەر شوێنی پەرستگاکانی ئاگرپەرستان هەمویانی تێکدا لە شوێنیاندا مزگەوتی دروست کرد دیاری و خەڵاتی زۆری نارد بۆ شا ڕەعد بە ڕێگەی دەریادا و بە پاپۆر خۆشی سواری کلینجان بوو سەعدان و جەمرقانیش لەسەر پشتی قورینجان خواحافیزیان کرد تاکو بەرەبەیان بەڕێوە بوون شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی بەرەبەیان گەیشتە شاری عەمان خەڵکێکی زۆر هاتن بەرەو پیریانەوە شاغریب هەرگەشتە بەر دەواازەی شاری کوفە نردی شاعجیبیان هێنا فەرمانیدا بەسەر دەواازەکەدا لە سێدارەیدا ئەمجا چوە سەر تەختی شاهانە تاکو ئێوارە حوکمڕانی کرد ئێوارەش گەڕانەوە ناو خێزانەکەی و ئەستێرەی بەیانی ژنی بەخێری هێنایەوە کە نیزەکان بە دڵخۆشیەوە بەخێران هێنایەوە ڕۆژی دووەم حکمڕانی کرد فەرمانی دا سێ هزار سەرمەڕیان سربڕی لەگەڵ دوو هزار سەرگا کرا بە خێر و بەخشرایەوە هزار سەر بزنیش سربڕا چوار هزار سەروشتریش ئەم خێرەش بەهۆی گواستنەوەی مەهدیەی کچی مرداس بوو کە هێشتا لە دینی ئیسلامدا شتی لەم جۆرە نەکرابوو دە ڕۆژ لە کوفەمایە و ئامۆژگاری مامەی کرد کە دادپەروەر بێ لە حکومڕانیدا ئەمجا ژنەکەی و هەموو پاڵەوانەکانی خۆی برد چوونە کەنار دەریا تاکو پاپۆڕەکانی بە خەڵاتی زێڕ بارکراو ببینن بەسەر خەڵاتەکاندا گەڕا هەمووی بەخشیەوە بەسەریاندا هەروەها بەسەر سەرکردە و پاڵەوانەکاندا بەشی سەهیمی براشی دا فەرمانی دا کە سەهیم ببێتە پاشای ئەم ناوچەیە واتە ناوچەی بابل درێژەیان بە سەفەرەکەیاندا گەشتنە قولەی دێوسادان پێنج ڕۆژ مانەوە تاکو حەوانەوە ئەمجا فەرمانی دا بە کلینجان و قورینجان کە بڕۆن بۆ ئەسبانیر لەوێوە بۆ تاقی کیسرا هەواڵی فەخر تاجی بۆ بێنن لەوێش پیاوێکی خەڵکی ئەوێم بۆ دەستگیر بکەن و بۆم بێنن با لە کەسوکاری پاشا بێ تا خۆم پرسیاری لێ بکەم کاتێک ئەو دوانە بە ئاسمانەوە فرین سوپایەکی زۆر مەزنیان بینی وەکو دەریا شەپۆلیانەدا ئەمجا بڕیاریاندا بنیشتنەوە و هەواڵ بپرسن کە پرسیان پێیان وتن ئێمە سوپای عەجەمین و ئەڕۆین شاغەریب و سوپاکەی لەناوبەرین هەموویان بکوژین ئەمجا هەردووکیان پیلانیان دانا و خۆیان گەیاندە پاشای ئەو سوپایە کە ناوی ڕۆستەم بوو لە شەودا لە شیرین خەودا بەخۆی و تەختی پاشایەتی و هەڵیان گرت و بە دەستی بەستە نیوە شەو گەیاندیانە بەردەمی دەوارەکەی شا غەریب هاواریان کرد دەستور شا غەریب ئەمەی بیست ناردی بە شوێنیاندا و ئەوانیش ڕۆستەم شایان بە خۆی و تەختی شاهانەیەوە لە بەردەمیدا دانا شا غەریب زۆری پێ سەیر بوو پرسی ئەمە کێیە وتیان گەورەم ئەمە پاشای سوپایەکە کە بەڕێوەن بۆ ئەوەی لە سوپاکەی تۆ بدەن و خۆشت بکوژن جا ئێمەش پاشا خۆیمان هێناوە کە لێی بپرسی شا غەریب ناردی سەد پاڵەوان هاتن شمشێریان خستە سەرسەری کاتێک ڕۆستەم چاوی کردەوە ئەو هەموو شمشێرەی بەسەر سەریەوە بینی زۆر ترسا لە دەوروبەری پرسی، ئێرە کوێیە؟ بەخوا خەوێکی ناخۆشە. ئەمجا کلینجا نووکە پێیەکی تێوەژن چاوانی کردەوە. پرسی، ئێرە بەڕاست کوێیە؟ کێ خۆم و تەختی شاهانەکەمی گەیاندۆتە ئێرە؟ ئەمجا پێیان وت، ئەمە شا غەریبە، زاوای پاشای عەجەمە. ڕۆستەم یەخەی جبەکەی ڕاکێشا و هەندێک فووی کردە سەر سنگی وتی، ئەی هاوار ئەمە خەوە یان ڕاستیە هەردوو دێوەکە کەڵبەکانیان پیشاندان شاڕۆستەم زۆر لیان ترسا ئەم جاوتیان چییە ئەڵەی پێت ڕەوانیە کڕنوش بەریت بۆ شاغەریب ئەویش کە ترسا هەستا و کڕنوشی بۆ بردووتی خوای ئاگر بۆت ببێت تەڕابەر ئەی پاشای سەروەر شاغەریب وتی، ئەی سەگی عەجەم، ئاگر شتێک نییە بپەرسترێت، چونکە نە سوودی هەیە و نە زیان و هەر بۆ چێژلێنان باشە. ڕۆستەم شا پرسی، کەواتە کێیە ئەبێت بپەرسترێ؟ شاغەریب وتی، ئەوەی شایەنی پەرستنە ئەو خوایە کە خۆتی دروست کردووە، ئەم شێوە جوانەی پێ بەخشی بە جەستەت. خوای زەوی و ئاسمانەکانە شا ڕۆستەم وتی باشە چی بکەم تاکو بچمە ڕێزی ئەو خوا ناسانەوە شا غەریبوتی بڵێ لا ئیلاهە ئیل الله ئیبراهیم خەلیل الله شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شا غەریب پرسی چۆن مرد ڕۆستەم وتی پاشام ئەو شەوە کە تۆ لای فەخرتاج ڕۆژت کرد بۆ ڕۆژی دواتر کەنیزەکێک هەواڵەکەی بە شا سابووری باوکی گەیاندبوو باوکی زۆر توڕە بوو نردبووی بە قۆڵ بەسکراوی هێنابوویانە بەردەمی باوکی لی پرسی بوو چۆن وێرات ئەو دەشتەکە لە ژووری خۆتدا تا بەیانی دابنیت کچەکەشی وتبووی گوایە خۆی ڕێی پێدابوو، واتە باوکی، پاشاش پێی وتبوو، تۆ نە لێی مارە کرابووی نە مارەی تۆی دابوو، نە هیچ، هەڵەکێشێتە شمشێرەکەی کە فەخر تاج بکوژێ، بەڵام دایکی کچە خۆی دابوو بەسەر کچەکەیدا و نەیهێشتبوو. ئەمجا بە پاشای مێردی وتبوو خێزانەکەمان عەیبدار مەکە، چونکە ئەگەر بیکوژیت ناومان ئەکەوێتە سەر زمانان. چارەی ئەوەیە لە ژێرزەمینێکدا زیندانی بکە و بابەن بکرێ تاکو خۆی ئەمرێ. شا سابور هەر لەوێدا فەرمانی دابوو بیبەن بەندی بکەن، بەڵام کە شەو دادێ فەرمان ئەدا بە دوو پیاو کە بە دزیەوە بیبەن و بیخەنە دەریای جەیحونەوە، مەهێڵن کەس پێتان بزانێ. ئەوانیش فەرمانەکەیان جێبەجێ کرد، ناوی کچە لە بیر ناسیاوانی چووەوە. کە شا غەریب ئەمەی بیست تون بوو وتی بە حەقی ئیبراهیم خەلیل ئەبێت بگەمە سەری و مەملەکەتەکەی کاول بکەم و خۆشی لەناو بەرم ئەم جا نامەی نووسی بۆ جەمرقان و بۆ خاوەن میا فارقین و خاوەنی شاری مووسڵ لە ڕۆستەمی پرسی تۆ چەند سەربازت لەگەڵدایە ئەویش وتی سەد هەزار سەربازی عەجەمم لەگەڵدایە شا غەریب فەرمانی دا، ئەو سەد هەزار سەربازە ببە و بڕۆ بۆ وڵاتی خۆت، سەرقاڵیان بکە و بە شەڕ بێ تا من ئەگەم. ڕۆستەم جەنگاوەرەکانی برد و گەڕایەوە، لە دڵی خۆیدا ئەیوت، بەم کارە ڕووی خۆم سپی ئەکەم لە لای شا غەریب و ئەیسەلمێنم کە دڵسۆزی سوپای ئیسلامم. حەوت ڕۆژ لەشکرەکەی بەڕێوە بوو، ڕۆستەم کە زانی نیوەڕۆژێک ڕێگا ماوە بگەنە شار، فەرمانی دا لەشکری لایان دا، ڕەشماڵ و دەواریان هەڵدا. سەد هەزار سەربازەکەی کرد بە چوار بەشە و پێی وتن بە چواردەوری شاردا بگەڕێن و شمشێریان لێ ڕادەن، وتیان بە چاوان. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو، بێدەنگ بوو. خۆیشت تێیدا زاڵ بوویت بۆیە دەستکەوتەکانیش پێشکەش بە خۆت بێ ڕۆستەم دەستی شا غەریبی ماچ کرد ئەو ڕۆژە لەوێ حەوانەوە لەو لایشەوە سوپا بەزیوە کە خۆیان کردەوە بە شاردا یەکسەر چوونە بەردەستی شا سابوور و باسی ئازایەتی سوپای ئیسلامیان کرد ئەمجا پرسیان سوپاکان زۆر بە توانا بوو پاڵەوانانێکی بێوێنیان هەیە دێ و خێو و جنۆکەیان لە تەکدایە هەر مەپرسە چۆن شپرزەیان کردین شا سابوور تاجەکەی سەری دا بە زەویدا و هاواری کرد، ڕسوا بووین و بایەخمان نەما. ئەمجا ڕووی کردە ورد شای کوڕی وتی، کوڕەکەم مەگەر خۆت تۆڵەمان بسەنی؟ ورد شا وتی، بێخەم بە، بەسەری تۆ ئەبێت ئەو شا غەریبە وەکوو سەگ پەت بکەم و بیخەمە بەردەستت. خۆی و سەرکردەکانی. شا سابوور پرسیاری جەنگاوەرەکانی کوڕەکەی کرد، ئەویش وتی، تاکو سبەینێ دوو سەد و بیست هەزار سەربازمان هەیە، ئەو شەوە بە نیەتی سەفەرەکەی سبەینێ چوونە ناو جێگاوە، هێشتا دنیا ڕووناک نەبووە و سەیریان کرد تەپ و تۆزێکی زۆر لە دوورەوە دیارە، شا سابوور بە چەند سەربازێکی وت، هەر ئێستا بڕۆن هەواڵم بۆ بێننەوە، ئەوانیش بەغار ڕۆیشتن، کە لێیان نزیک بوونەوە هەواڵیان پرسی بە پەلە گەڕانەوەو ئاوا دەستیان پێکرد گەورەم شا غەریب خۆیەتی سوپایەکی مەزن بە دواوەیە هاتوون بۆ جەنگی ئەمە شا سابور وتی ئاڵاکانی دەستان بلەرزێنن سوپای شا سابور دەوار و ڕەشماڵیان لەسەر فەرمانی شا سابور هەڵدابوو جەنگ دەستی پێکرد ئەو ڕۆژە تاکو یوارە شەڕ بوو ڕۆژی دواتر شەڕ دەستی پێکرد هاوار و قیڕەی سەربازان بریسکەی شمشێر و نێزەی تیروکەوان یەکەم کەس کە چوە مەدان ڕۆستەمی پاڵەوان بوو هاواری کرد، اللە اکبر، منم ڕۆستەمی داستان، پاڵەوانی عەرەب و عەجەم، کێ دێتە بەرامبەرم تاکو لە ناوی بەرم؟ پاڵەوانێک هاتە گۆڕەپان بە ناوی تومان لە عەجەمیان، هەڵمەتی بۆ ڕۆستەم هێنا، ڕۆستەمیش کەوتە خۆی پەلاماری ئەوی دا، تاکو ڕۆستەم ڕمێکی دا بە سەریدا، حەفتا ڕەتڵ کێشی بوو، پاڵەوان کەوت و مرد. شا سابوور فەرمانی دا هێرش کرا، سوپاکەی هاواریان بۆ ڕۆژە برد، پەنایان بە گڕە گرت ئیسلامان بە خوای تاک باڵا و بە توانا و بێباک عەجەمیان کەوتنە گیانی عەرەبان ئەم جا شا غەریب شمشێری لە ناوبەری یافق کوڕی نوحی لێ ڕاکێشا بە ڕاست و چەپدا پیا کێشا عەجەمیانی ڕاونا بەرەو دواوە هەڵمەتەکە هەڵگەڕاوە ئیسلام بەرەو پێش ئەجەمیان بۆ دواوە شا غەریب کە گەیشتە ئەو پاڵەوانەی ئاڵای عەجەمیانی بڵند کرد بۆ لەسەر ئەسپ خستی خوار پاڵبەست کرا و بۆ ناو دەوار هەردوو دێوە کلینجان و قولینجانیش هەمیشە هاوشانی شا غەریب بوون. سوپای عەجەم کە بینیان ئاڵاکەیان کەوت ئیتر دڵیان نەسرەوت هەڵاتن لە گۆڕەپان سوپای ئیسلام شوێنیان کەوتن زۆریان لێ کوشتن. کە گەیشتنەوە دەروازەی شار بوو بە قەرەباڵغی هەندێکیان بوون بە ژێر دەست و پێوە. دەرگاوان دەروازەیان بۆ دا نەخرایەوە سوپای ئیسلام خۆی کرد بە شارە ئەمجا سوپای بەزی و هاواریان کرد پەنامان بدەن و چەکەکانیان فرێدا ئەمجا کۆمەڵ کۆمەڵ وەکو گاگەل درانە پێش و برانە سەربازگەکانیان ئەمجا شا غەریب دەست و دەم و چاوی لە خوێنی عەجەمیان پاکردەوە و شتی خۆی گۆڕی و بەرگی شاهانەی کردەوە بەر و لەسەر تەختی شاهانە دانیشت فەرمانی دا شا سابوریان هێنایە بەردەم لێی پرسی سەگی پیس بۆچی منت بە شایستەی ئەوە نازانی کە مێردی کچەکەت بم وا لەگەڵ سوپاکەم ئەجەنگی؟ شا سابور وتی بەڕاستی هەڵە بووم و پەشیمانم شەڕکردنم لەگەڵ تۆدا لە ترسی خۆت بوو ئەمجا فەرمانی دا لەپەوڕو لەسەر زەوی درێژی بکەن لێی بدەن زۆریان لێدا تاکو کپ بوو ئەمجا بردیانە ناو زیندان سەرکردە عەجەمیەکانی بانکرد و پێی وتن فەرموون ئیسلام ببن خوا بە ڕەوا بزانن هەر لەوێدا سەد و بیست هەزار کەس ئیسلام بوون ئەوانەشی بە ئاگر پەرستی مانەوە فەرمانی دا بە شمشێر بدەن لە سەریان شارەکەش هەر هەموویان ئیسلام بوون شا غەریب سوار بوو سوپا بە دوایەوە تا گەیشتە ئەسپانیر چووە سەر تەختی شاهانە و جێی شا سابوور ئەمجا فەرمانی دا خەزێنەی دەوڵەتیان هێنا و کەوتە خەڵاتکردنی بەسەر دانیشتوانی کۆشک و خەڵکانی دەوروبەریدا، خەڵکی شار کەوتنە پیاهەڵدانی و پاڕانەوە کە ئاوات دەست و دڵباشە هێندەی زانی بوو بە قیژە و هاوار لە کۆشکدا ناردی دایکی فەخر تاجیان بۆ هێنا لێی پرسی ئەویش وتی گەورەم ئەگەر فەخر تاج بیتوانایە ئێستا هات و دڵخۆشی خۆی بۆت دەرەبڕی شا غەریب دەستی کردە گریان، لەگەڵ دایکی فەخر تاجدا ئەمجا ناردی شا سابوریان هێنا پێوەن کرابوو زنجیر لەملی دابوو کەوەستانیان لێی پرسی سەگی عەجەم چیت لە کچەکەت کرد ئەویش وتی دابوومە دەست فڵان و فیسار کەسەوە ڕامسپاردن بیخەنە دەریای جەیحونەوە ئەمجا ناردیە شوێن دوو کەسەکە کە هێنایەنن لێی پرسین سابور ڕاستەکە وتیان بەڵێ پاشامان بەڵام ئێمە کە بردمانە سەر دەریاکە بەزەیمان پێداهاتەوە و ئامۆژگاریمان کرد کە تەقەلا بدا خۆی ڕزگار بکا، ئیدی ئێمە ئازادمان کرد و گەڕاینەوە. پێشمان وت، نەکەی بگەڕێیتەوە لای خۆمان چونکە باوکت تۆیش و ئێمەش ئەکوژێ. دوای چەند ڕۆژێک شا غەریب ئەستێرەناسان و سیحربازانی کۆکردە و ڕایسپاردن بە هەموویان ڕمڵێکی بۆ لێبدەن بزانن ئاخۆ ماوە یان مردووە. دوای کەمێک یەکێکیان هەستا و وتی، پاشام شازادە فەخر تاج ماوە، مناڵێکی جوانکیلەی هەیە، ئێستا لای جنۆکەکانە. بیست ساڵە ڕێ دوورە. سەربوردەی هاتنی سوپای کوڕی شا سابور وەرزشە پاشای شیراز بۆ شەڕی شا غەریب. شەهرەزاد وتی شا غەریب سەرقاڵی کاروباری مەملەکەت بوو ڕۆژێکیان لە پەنجەرەوە سەیری دەرەوەی کرد تەبوو تۆزێکی زۆری لە دوورەوە بینی بانگی کلینجان و قورینجانی کرد فەرمانی پێدان هەواڵی ئەم تەپ و تۆزەم بۆ بێنن ئەوانیش ماوەیە گون بوون خۆیان کرد بە سوپاکەدا و جەنگاوەرێکیان لەسەر پشتی ئەسپەکەی هەڵگرت و گەڕانەوە بردیانە بەردەم شا غەریب وتیان گەورەمان ئەمە جەنگاوەرێکی ئەو سوپایە کە بەرەو ئێرە دێ شا غەریب لێی پرسی ئەم سوپایە کێن ئەویش لە وەڵام داوتی سوپای کوڕی شا سابورە ئەو کاتەی تۆ باوکی ئەوت گرت و مەملەکەتەکەت لێ سەند و لەسەر تەختی پاشایەتێکی دانیشتی ئەم کوڕەی کۆمەڵێک لە سەربازانی باوکی برد و هەڵا خۆی گەیاندا تەختی پاشایەتی شاوەردی ئێمە پەنای بۆ هێنا و باسی شا غەریبی بۆ کردم جا باسی ئاینە نوێەکەی ئیبراهیم خەلیل بۆ کرد شاوەرت کە هەواڵی ژنەکەی لێ پرسی وتی شا غەریب ئەویشی دیل کردووە ئیدی شاوەرت توڕە بوو سوێندی خوارد کە بێ شا غەریب دیل بکات و یەکێک لە موسوڵمانان لە سەر زەوی نەهێڵێن. دواتر نامەی نارد بۆ هەرێمەکانی وڵاتەکەی و داوای چەکداری لێ کردن دوای چەند ڕۆژێک توانی نزیکەی هەشتا و پێنج هەزار جەنگاوەر ئامادە بکات و سەفەریان کرد ئێستا ئەم سوپایە هی ئەوە و بۆ جەنگ هاتوون لە گەڵ سوپای ئیسلام ئەم سوپایە پڕچەکن شا وەرد خەڵاتێکی باشی کرد و شا غەریب فەرمانی دا، سوپا سوار بوون چوونە بەر دەروازەکانی ئەسپانیر، لەوێدا کلینجان و قورینجان ئەژنۆی شا غەریبیان ماچ کرد، لێی پاڕانەوە کە ئەم جەنگە بداتە دەستیان و حەقی هیچی نەبێ، بەڵام شا غەریب پەسەندی نەبوو.